ئەوانە کە گوێ ڕاگرن بۆ بەرنمەکەی ئەوانەی کە مخاتەبی ئەم فەرمانن بۆ تەسیری ئەم دوو مەوزوعە یەک بۆ ئەوەی کە بزانن ئەو بارەدە ئستثنایە چیە دوو بۆ ئەوەی کە لە دائرە مباحەکە لەملاو لەولا ڕاستیان ئەکردنەوە دایان دایان ئەنان لە جێگایە ساڵ سابتیان ئەکردن بە عنوانی ڕەمزی فەریاد ڕەسانیان و ئەچوون و مەراسمێکیان لە دەوروبەریانە بەجێ هێنا و هەر وەختێک گەنجیان بوو بۆ فەریاد ڕەسەکانیان سەدەقەیەک بکەن بۆ ڕێکردنەوەیان خۆشکەن ئەچوون لەلای ئەو بەردانە و لەسەر ئەو بەردانە کە ئەچین لە سەریانە حیوان سرە بڕن بۆ ئەوەی کە ئەوان دڵیان خۆش بێت و لای خوا تکاتان بۆ بکەن و ڕاستەگەریتان بۆ بکەن آخر مشتکین معتقد بوون کە مەلایکە کچی خوان یانێ وەک چۆن مناڵێک لای باوکی نازی ئەڕوا ئەوانیش لای خوا ئەوان نازیان ئەڕوا جا ئەگەر ئەمان بتوانن جەلبی تەوەجوهی مەلائیکە بۆ خۆیان بکەن کاریان ڕووبەڕا بێ هەرچێک بکەن بەوەسیلەی ئەو مەلایکانە لای خوا کاری خۆیان خۆشەکەن ئەگەر انحرافیان ببێت ئەگەر تەقسیر و تەقیفیان ببێت وەختێک کە مەلایکەیان بێت کاریان ڕێکەکەوێت و هیچ نازەرگایان بۆ داهنان بەسەر زەویە بەرد و درەخت و ماڵ و غەیری ئەوانیان دیاری ئەکردن و ناویان ئەنان مثلا لات منات عزا و غیری ئەوانە کە بە گومانی خۆیان ئەوانە ناوی سازێک لە مەلایەکەن ئەم نەزەرگانە ناویان ئەنرا بە ناوی ئەو مەلایەکانە و ئەنجا ئەچوون بە دەوروبەری ئەمانە هاتن و چوون و ئەنجامی مەراسمی بەندەگیان کرد و حەیوانیان لەسەریان سەربڕی و ئەیان کرد بە وەسیلەی دڵخۆشکردنی مەلایکە کە ئەوانیش لای پاتکایان بۆ کرد جا هەرواکە لەوە پێشیش ئشارەمان بۆ کرد لە بەیانی جملەی یەذکر اسم الله في أيام معلومات على ما رزقهم من بهيمة الأنعام خواهي قورا بشدة من منعي كدوا لويك حيوانك سربرة لوقتي سربرنيا يا غيري خوابك كريت وناوي غيري أو ببري ويا لبر غيري أو سربرة و ئیجابی کردووە فەرزی کردووە کە لەو وەختاوە ئەو حەیوانە سرە ببرێ بیری ئەوە ببێت کە ڕزق و ڕۆزی ئەوە و بە یاری ئەوە سەر ببڕێت و بە ناوبردنی ئەوە سەر ببڕێت و لەبەر خاتری ئەو لەبەر ئەوە لێرە ئەمرێک موئەکەد ئەکا تەئکید ئەکا بەو سورەتەیە کە نافەرمێت ئەو کارە مەکەن بەڵکە فەرمێ هەر کەناری لێ بگرن نە تەنها مەیکەن بەڵکە لێ کەنار بگرن نازان لێ کە چون زۆر پیسە چون نەجاسەتێک معنەویە و ئەساسی تەوحید متزلزل ئەکات و ئینسان لە وە هەروە ئەفەرمێ وەجتەنی بوو قەولە زور و خۆتان کنار بگرن لە گفتەیەک و لارە و ناڕێک و منحرفە لە جادەی مستەقیم و لە خەتی ڕاست لە خەتێک و بۆ بەندگی ئینسان دانراوە کە ئەبێ بەسەر ئەو خەتا حرەکەت بکا لەوە کەجە و لای داوە یانێ هەروە کە حەقتان نییە شتێک لە ئەم مەر و ماواتە لەبەر غەیری خوا و بەغەیری یا و ناوی ئەوە سەر ببڕون و سادێ لێ بکەن و ئەگەر هاتوو غەڵەتی ئاوها کرا ئەوە حرامە و ئجازەی بەرپرداری لێ نییە مەوزوع ئەوە بەحس کرا و لە ئەسنایشیا چەند جار ئشارەی پێکرا حاکم و فەرمانڕەوا تەنها خوایە و هیچ مەخلوقێک ئینسان و غیر ئینسان ئجازەی حادرکردنی بچووکترین حکمیشیان نییە و داوەتی پێغەمەران عەلەیهم سەڵەوات وەسەلام لەسەر ئەم ئەساسە بووە کە چ بە تەحریم کردنی بازێک لەو نعمەتانەی کە خوا حەڵاڵی کردوون و ئجازەی بەرخورداری لەوانەی داوە جا ئەمە شتێک نین کە تایبەتی ئەو وەختە بن بە تایبەت سوورەتی ئەوەڵ ئێستایش زۆر متەداوەڵە سەربڕینی حیوانات بە ناوی غێری خواوە و لەبەر خاتری غێری ئەو و لەسەر نەزەرگە و گومەز و بارەگا و غەیری ئەوانە شتێکە کە مسوڵمانانی پێ مبتلا بووە لە حاڵێکا ئەوە حکمی گۆشتی خوب و مرداری هەیە لە نەهازی خواردنەوە و جازەی خواردنی نییە یەک دوو ئینسانەکە پێی مرتکبی شرکی ئەکبەر ئەبێت ئەو کارەی کرد وەسفی شرکی ئەکبەری بۆ سابت ئەبێت ئیجازەی بەرخورداری هەیە وەنا لەو دائرە مباحەوە ئیجازەی دەخل و تصرف هەیە و حەقی مەحدودیت ئیجاد کردن چونکە چ ئیباحە و چ مەنع چ ئەمر و چ نەهی تایبەتی خوایە و هیچ مەخلوقێک حەقی هیچ کان لەوانە نییە و مەوزوعی بەندەگی مخلصانە لەگەڵ هیچ کام لەوانە ڕێکناکات و داوەتی خوا بۆ تەواوی ئەفرادی بەشەر ئەوەیەکە دەست لەوە کرێشن کە خۆیان یا کەسانێک لە هاونەوانی خۆیان و لە غیری خۆیان بانوانی سەریات ڕزیان فەرماندەوە قبول کرد و لە مەسیری مستەقیم و ڕێی ڕاست بەرەو خواوە حەرەکەتیان کردبێت لە هەموو ڕێگەیەکی دڕ و گەردان بووبن و ڕووتان کردوێتە خوا و لەبەر خاتری ئەو بەرەو ئەو حەرەکەتان کردوێت بێ ئەوەی کە شەریکتان بۆ قرارداد بێ ئەوەی کە مرتکبی کەمترین شەریک قراردان بۆ ئەو بوو نە بە سوورەتی ناوی غەیری خوای بەسەرەوە ببرێ و یاوی غەیری ئەو بکرێ و لەبەر غەیری ئەو سەر ببڕێ کە ئەوە هەروە کەوتمان هەم حیوانەکە حرامە بێ و هەم ئینسانەکە مرتکبی یەکێک لە سوورەتەکانی شرکی ئەکبەر ئەبێت کە لە جێەکانی ترا لە قورآانە لە تعبیری ما ئوهل لە بهی لغەیر الله ناو ئەبرێت ئەوەی وا لەوەتی سەربڕێنیا ناوی غەیری خوا برابێت و ذکر غیری خوا کرابێ ئەڵبەتە چونکە خودی تەلەفز کردن بە تەنهایی نە تەلەفز بە کەلیمەی باش وەنە خراپ ئەرزشی نییە ئەگەر لە دڵەوە سەرچاوە نەکرێن کەوابوو ئەگەر ئینسان لە دڵەوە یاوی غیری خوا بکات و لە دڵەوە لەبەر غیری خوای سەری بڕێت هەر ئەو حکمەیە سبەتی تریان ئەوەیە کە ناوی غەیر بەسەریەوە نەبرێ تەلەفوزی ناوی غەیر لە وەختی سەربڕینیان نەکرێ ئەمما لەسەر نەزەرگەیەکە لەسەر بتێکە لەسەر هەر جێگەیەک لەو جێگانە مشابهی نەزەرگە وت لە پێشاو بکەین کە یانەی ئەوەی کە ناوەکە بە لەب نەبرێت ئەمە لە دڵا بێت چون وەختێ لەسەر گومەز و بارەگایەک لەسەر نەزەرگەیەکە ئەو حیوانە سەربڕا ئەوە لە دڵی ئەو کەسا واسەری دەبرێ یاوی ساحبی ئەو گومەز و بارەگا و نەزەرگای هەیە و یاوی ئەو کەسایە کە ئەتراتی بەرێ ومن يشرك بالله فكأنما خر من السماء فتخطفه الطير أو تغوي به الريح في مكان سحيق ومن يشرك بالله فكأنما خر من السماء فتخطفه الطير أو تهوي به الريح في مكان وهر الشريك وهو قرابة خۆ قرار بە لە فەرمانڕەواییە، لە فەریادڕەسیە و لە هەر سوورەتێکی تری ممکینە. چ ئەم دوو سوورەتەی کە لێرە ذکر کرا و چ لە هەر سوورەتێکی ترا شەریکی بۆ قرار بە کەمترین اشتراک قائل بێ بۆ غیری خوا لەو شتانە کە تایبەتی ئەون ئەوە وەک ئەوەیە کە لە ئاسمانەوە خڕی کردێت و کەوتێتە خوارەوە وەک چۆن ئاوێک بێ ئرادە ئەڕژێت و لەبەر ئەمەی کە بە تەدریج ئەدا لە زەوی خوڕەیەت ئەو ئینسانیشە دوای ئەمەکە استحکام و سستی خۆی لە دەستراوە و شەلوپت بووە بە یەکە خاو بووەتەوە بە جۆرێک کە وەک ئەوەی کە ئۆزێکی جیایە لە ئۆزێکی تر دوای ئەوە کە هێزی خۆگرتن و خۆجەمکردنەوەی تیانەماوە لە ژوورەوە بەربێتەوە بەرەو خوار خڕە بکات و داکەوێت جاکە داکەوت یا هەلەوەرەکان بیڕپێن و بیبن و یا با بیبا بەرەو خوار بیگەیەن جێگایەک وە ئەوەنە بە بەملا و بەولا لێ داوە کە ڕووی داماڵیوە و جێیەکی سفت و بێ هەر جۆرە ئیمکانێک بۆ زندگی کردن بێت جێیەک بێت کە لە ئەسەری هاتوچۆی شەدیدی و بەملا و بەولا تەواو ئاکارێک وا بشێت ئینسان دڵیان پێ خۆشکا بۆ ئەوەی کە لەوێرا زندگیە ئیمکانی ببێت نەمابێت ئاخر ئەگەر جێیەک با بە شدت بۆ ماوەیەکی زۆر لەم لاو لەو لاوە لێ بە کەم کەم ئەو خاکەی کە تایەتی لای ئەبا دوای ئەوە هیچ زمینەیەک نامێنێتەوە بۆ کەمترین ئەسەر لە حەیات، نە گیایەک، نە درەختێک و نە هیچ جۆرە حەیاتێکی تر، لە نەتیجە ئەو کەسەی وا ئەکەوێتە ئەوێ ئەرجێی مەرگ و نابوودی ئەکەوێت. بەڵێ کەسێکە شەریک بۆ خوا قەرار با لە مەقامی بەرزی بەندەگی مخلصانەی خوا کە هەر سەربەرزی و سەرفرازیە دا کەوێتە خوارەوە لە قاڵێکاکە تەواو خۆی لەدەستداوە و کۆنترۆل لە دەستیان نەماوە و شەلوفەتە بەیەکە ئەمجار یا فرسەت تەڵەبان هەر بە مجرڕدی داکەوتنی لەو مەقام بەرزە ئەیسێن بۆ خۆیان و ئەیبەن بۆ خۆیان ئیسفاری لێەکەن هەروا کە ئەبینرێت لە واقعیەتی ژیانی خەڵکی ئەم عەسرە و لە گوزەشتەی تا زۆر بینراوە کە ئەوانەی وا لە مەقامی بەرز و عبودیەتی مخلسانەی خواردا ئەکەونە خوارەوە ئەکەونە بەردەستی سەرفەت تەڵەبان و دوای ئەوەی تر هیچێکیان بۆ خۆیان نیە و ئەبن بە سامەیەک لە بەردەستی ئەوانە و فقط ئەبن بە وەسیلەی تەمەتەقۆ ئەوان وەیا ئەگەر نەکەوتە دەست کەسێک لەوانە با ئەی با بەرەو خوار بۆ جێگای خوا کەمترین ئاکار و زەمینەی حیاتی جانیە و دیارەکە نامزیە و مەکە وەک ئەو کەسانەی وا لە مەقامی بەرز عبودیت عبودیەتی مختفانە و وحدانەدا ئەکەون ئەنجار هەنگاوێک بەرەو باشبوونەوەی وەزع ناتوانن بنێن و هەر لەو وەزعیەتا ئەمێنەوە تا ئەمرن و دەبێنە ڕوو ذلك حقیقت ئەوەیە ئەوەی کە بەیانی کرا ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب شاعر جەمعی شاعیرەیە بە معنای نیشانەیەک و ملاحەزەکردنی دەبێتە سەببی ئەوەی کە ئینسان پەیس بە بە شتێک ورد و دەقیق جا تەواوی ئەو کردارانەی کە ئینسانێکی مؤمن ئەنجامیانەدا ئەکرێن لە دوو بەشەوە بەشێک بۆن ئەوانەیەوە لە ارتباط لەگەڵ هاونەوعانی وەیا لەگەڵ نیامەتەکانە کە خوا لە اختیاریا قەراری داوە ئەنجامیانەدا ئەوەی وا ئینسانێکی غیرە مؤمنیش ئەنجامیان ئەدات بەڵام ئەوەی وا فەرقی مؤمن و غیرە مؤمن دەن زەمینەی ئەوانە خاک میلەتە و ئەوەیە کە لە دەرونا هەیە مەسەڵەن هەردوو وەختێک فەرع و ئیدارە و ازدواج و طلاق و غیری ئەوانە ئەنجام دەدەن وەنەوەیتیش ئەو کردانانم کە ئینسان ئەگەر ئەنجامیشیان نەدات لە زندگیەک بەشەری مەحکوم نابێت بێ ئەوەی بتوانێت زیندەبی بکات ئەو کردارانەی وا لە ئەتباب لەگەڵ خوا ئینسان ئەنجامیان دەدات در نتیجە ئەنجامدانی ئەوانە نیشانەیە بۆ مەسئلەیە کورد و دقیق ئەگەر کەسێک لێ وردێتەوە ئەویش ئەوەیە کە ئەنجامدری ئەوانە بەندەی مخلصی خوایە ئاخر خۆ ئەوانە هیچ ڕەبتیان بە ژیانی مادیەوە نییە پس ئەنجامدانی ئەوانە غەیری ئەوە کە عبودیت و بەندەوی مخلصانە بۆ خوا بگەیەنێکی چێکی تر ناگەێنێ جا ئەفەرمێ و هەر کەسێک شعائری خوا یعنی ئەو شتانەی وا بەمبولا حەزەی ئەوان پەی ئەبرێت بە مەسئلەی وردی بەندەگی مخلصانەی ئەو کەسەی وا ڕابتەی هەیە لەگەڵ ئەوان ئەو کردارانە و ئەو شتانەی وا ئەو دەڵاڵەتە ئەکەن هەر کەسێک تەعظیمی ئەوانە بکات یانێ مەوزعێک ئاوا لە بەرامبەریانەوە بگرێ کە لە بەرامبەری عظیمێکەوە گەورەیەکەوە ئەگەر بزە بداشتیان بکات ئەوە زۆر زۆر باشە چونکە ئەو خەسڵەتە ئەو کارە لە کاری ئەو کەسانەیەوە تەقوای دڵیان هەیە یانێ ئەوە سەرچەشمە لە تەقوای دڵەوە کرێت بڵێت وا ئەو حاڵەتەی پیاێت کە هەمیشە لەوەی وا خوا پێ ناخۆشە خۆی بپارێزێ ئەو دڵەکە تا ئەو تازیمی شعائر لێەوە سەرچەشمەکرێت و بەڕاستی جێی قەدردانە کەسەکە هاوڕێ جا لێرەدا مەقسود لە شەعائر ئەو حەیوانانە کە بە سەڵقات بەندە مخصوصەکانی خوا لە وەختی چوون بۆ دیوەنی ماڵەکەی و حەجی مەسجد بەیتەکەی ئەیان بەندەگەڵ خۆیان و دەوێت کەیان ئەبرن و خۆیان لێیان خۆن و بەشی باعیسی فەقیری ئەوانە